بڕۆن پێی بڵێن لەو زیاتر کەسم ناوێ بڕۆن پێی بڵێن هەتا مردن خۆشم ئەوێ دەی پێی بڵێن گەر بڕوات و دووریش کەوێتەوە چەند خۆی زویر بکا و هەر وەڵامم نەداتەوە من زیاتر خۆشم ئەوێ پێی بڵێن گەر جارێشتر بێتەوە لە باوەشی ئەگرم و خۆمی بە قوربانە ئەەکەمەوە پێی بڵێن چاوەڕێ دیدارێکتە هەتا ماوە تامەزرۆی نیگایەکتە پێی بڵێن گەر بڕوا و دووریش کەوێتەوە ڕۆحیشم بە دوای ئەگەڕێت و تا لە سەرمای زستان ڕق ئەبێتەوە لە گەرمای هاوین ئەتوێتەوە لە ژێر گەڵاکانی پاییز ون ئەبێت و لەناو ئاوە ساردەکەی بەهاران و نەرمە بارانەکەیدا ئەخنکێت و بێ سەر و شوێن ئەبێتەوە پێی بڵێن پێی بڵێن وەک جاران ماوە یان گۆڕاوە کەس جێ منی گرتۆتەوە یان جێگەکەم وەک خۆی ماوە پی بڵێن چێ وەک من خۆشی ئەوێ چێ وەک من بیری ئەکا کە بێتاقەت بوو چێ وەک من خەمی لە کۆڵ ئەکا. سەرمات نابێ بەفر ئاوا دێتە خوارێ تۆش سینگت ڕوت کرد و پێت وتم نامەترسە شعری تۆم لەبەر کردووە لەم ساتەوە گشت زستانێ هەرچەندە لە چاوی شتونم هەر بۆ ئەوەی لەبەریکەی شعری گەرمت بۆ ئەچنم